تەرازوو بازی مەکەن و کەم فرۆشی ئەنجام مەدەن. والأرض وضعها للأنام. زەویشی بۆ خەڵکی ڕاخستووە و باری هێناوە تا ژیانی خۆیانی تیادا بەرنە سەر. فیها فاکهة والنخل ذات الأکمام. جۆرەها میوەی تێدا دێتە بەر، هەروەها خورمای خاوەن دەفری گوڵدانی هەموو ڕۆژێک و هەموو کاتێک ملیۆنەها و ملیارەها بەڵکو بێشومار تاوتوێ دەکات لە بوونەوەر و لە جیهانی ئادەمیزاد و جن و فریشتەکان و هەتا دوایی. فبأي آلاء ربكما تكذبان جاییترەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن. سنفرغ لکم ایها الثقلان. ئەی گرۆی ئادەمی زاد و جن ڕۆژێک دێت بە تایبەت لێتان دەپرسینەوە و دادگاییتان دەکەین خدای باڵادەست هەڕەشە لەم دوو دەستەیە لە دروستکراوەکانی دەکات کە لە هەندێک ڕۆوە سەرپشتی کردوون و ئازادی داونەتێ بەڵام زۆربەیان یاخی و سەرکەشن قڕ بەسەر یاخیەکان لەو ڕۆژەدا. خۆ گەر لە سنوور دەرچوون بڵێسەی ئاگرتان هاوڕێ لەگەڵ مسی تواوەدا بۆ ڕەوانە دەکرێت ئیتر شکست دەخۆن و سەرکەوتوو نابن. فبأي آلاء ربكما تكذبان جایی ترەی گرۆی ئادەمی زاد و جن بە کام لە ناز و نیعممەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن. ئەمە ئەو دۆزەخەیە تاوانباران بڕوایان پێی نەبوو. یطوفون بینها وبین حمیم آن. جا لە نێوان ئاگر و ئاوی گەرمدا کە بەسەر و چاویاندا دەکرێت هەر دەخولێنەوە. فبأي آلاء ربكما تكذبان جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن فیهما عینان تەجریان دوو سەرچاوەی لە کانی و ئاوی سازگاریان تێدایە و بەخوڕ بە جۆگەلەکاندا دەڕۆن فبأي آلاء ربكما تكذبان جائیتر ئەی گرۆی ئادەمی زاد و جن لەو بەهەشتە خۆشەدا بەختەوەران لەسەر کورسی و قەنەفە و جێگە و ڕێگە خۆشەکان شانیان داداوە کە لە ئاوریشمی تایبەت ناواخن کراوە داخۆ بەرگەکەی لە چی بێت لێکردنەوەی هەرمیوەیەکیش نزیک و ئاسانە و درەختەکان خۆیان سەرفرو دەهێنن بۆ ئەو بەختەوەرانە. بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕواناکەن کامەی پەسەند ناکەن کەئەنەهن الياقوت والمرجان ئەو هاوسەرانە لە جوانی و شۆخ و شەنجی و قەشەنجیدا وەکو یاقوت و مەرجان وان کە دوو جۆر گەوهری بەنرخن لە دەریادا دەردەهێنرێن جگە لەو دوو بەهەشتەی کە باس کرا دوو بەهەشتی تریش ئامادەیە بۆ ئەوانەی کە پلە و پایەیان وا لە خوار خاوەنانی دوو بەهەشتی ناوبراوەوە جا ئیتر ئەی گرۆی ئادەمیزاد و جن بە کام لە ناز و نیعمەتەکانی پەروەردگار بڕوا ناکەن کامەی پەسەند ناکەن؟ حۆری چاوگەش و چاوڕەش لەو دەوارە تایبەتیانەی کە بۆیان ئامادەکراوە دوور ناکەونەوە، ئەڵبەتە هەر ناوی دەوارە، ئەگینا مەگەر هەر خودا خۆی بزانێت چ جێگە و ڕێگەیەکی خۆش و ڕازاوەیە. فبأي آلاء ربكما تكذبان جا ئیترئ گرۆی ئادەمی زاد و جن چونکە ئەو زاتێکە خاوەنی بەرزی و بڵندی و ڕێزی بێ سنوورە بۆ ئیمانداران.